جا لەو ڕوانگەیەوە دێن ئیسلام مافی ئافرەتی نەداوە ئەوجا دەی خەتوەی دووەم ئەم جلە چیە خۆتت کۆت و زنجیر کردووە کام ئافرەتانەیان دەوێت ئەو ئافرەتەی کە شۆخ و شەنگ و جوانە گەنجە ئەوە گرنگی پێدەدەن تاوەکو ئابڕووی نامێنێت دوای بەرەڵا دەکرێت تەواو. کە تۆزێ جوانی نەما و بەساڵدا چوو و شکا، ئافرەتیش وەکوو قاڕوڕە و وەکوو شووشە وایە، رفقا بالقواریر، ئەگەر شکا چا نابێتەوە. دوایەوە بەرەڵای دەکرێت. ئەوانەی کە باسی ئەو جۆرە شتانە دەکەن بزانین لەگەڵ پیرێژنێک ئایا مافی پیرێژن دەزانن؟ مافی ژنەکانی خۆیان دەزانن مافی دایک و خوشکیان دەزانن ناوەڵڵا بەڵام مافی ئافرەت بۆ ئەو کچە جوانانەی کە دەخەڵەتێنرێن و بەکار دەهێندرێن و بۆ کەسانێک دەبرێن بە پارە و خزمەتی خەڵکیان پێ دەکرێت بۆیە خوشکی مسلمان نەخەڵەتێی ببیتە وەسیلەیەک بەدەستی ملحد و کافر بەکارت بێنێ بۆ هەدمی دین لە ناو دڵ و دەروون و عەقڵی گەنجە مسلمانەکانمان